أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين أمرنا الله سبحانه وتعالى بالتقوى وأن نكون مع المتقين سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا لایانووی بەڕێز ئامادەبووان و مسلمانان لە وتاری ئەمڕۆیە بە یارمەتی خوای پەروەردگار تۆزە دوو دەکەوینەوە لە جیهانی سیاست و بازار و سک دەگەڕێینەوە بۆ مەطلبێکی ڕئیسی لە حیاتمان و لە پێویستیەکانی مرۆڤایەتی پرۆسەی هاوسەرگیری کەمبوونەوەی و زۆربوونی دیاردەی قەیرەیی و مانەوەی ئافرەتان لە ناو کۆمەڵگادا. بەڕێزان خوا جەلە جەلالوه ئەو کتێبانەی کە ناردوویەتی ئەو پێغەمبەرانەی ڕەوانەی کردوون سەلامی خوایان لەسەر بێ هاتوون بۆ ئەوەی کەوا شتە گرنگەکانی مرۆڤایەتی بپارێزن، یەکێک لەوانە بریتییە لە عەقڵی ئینسان، یەکێکیان بریتییە لە عەقیدە و ئازادی ئینسان، یەکێکیان بریتییە لە حەیاتی ئینسان، یەکێکیان بریتییە لە نەسل و نەوەی ئینسان، یەکێکیان بریتییە لە ماڵ و سامانی ئینسان. ئەو سەروەرانە هاتوون بۆ ئەوەی ئەم مەقاسیدی شەریعانە پارێزگاری بکەن و نەشونمایان پێ بدەن یەکێکیان بریتیە لە پارێزگاری لە نەسل و نەوەی مرۆڤایەتی ئەویش لە ڕێگەی هاوسەرگیری و زەواجی شەرعیەوە مرۆڤایەتی لە نێر و مێیەک دروست بوو ئەوەی هەیە و حەو ملیار و ئەوەندەیە ئەسڵەکەی ئادەم و حەوایە لای هەموو زانایان و پیتۆڵ و خواناسان و علەمایان تەنها ڕێگایەکی دروست و پاک و شەرعی بۆ ئەوەی مرۆڤی تیا بەرهەم بێ و بۆ ئەوەی خێزان و بنەماڵە و عەشیرەت و گەل و نەتەوە و کۆمەڵگا تیایا پەرەبسێنێ بریتیە لە هاوسەرگیری ئەم پرۆسەیە نابێت لە هیچ بارودۆخێکا بوەستێ نە لە کاتی ئاشتی نە لە کاتی شەڕ نە لە هەرزانی نە لە گرانی نە لە ئاوارەیی نە لە ناو زێدی خۆدادی نە لە ژێردەستەیی و نە لە سەربەخۆییە پرۆسەی هاوسەرگیری نابێ بوەستێ چونکە وەستانی ئەم پرۆسە دەبێتە هۆی کرانەوەی دەرگای نادروست و ناشەرعی و داوێن پیسی و بەدڕەوشتی لە ناو کۆمەڵگادا گەلانی عێراق بە گشتی و گەلی کورد بە تایبەتی دەیان ساڵە شەڕ و پێکدادان و داگیرکاری و ئابڵۆقەی ئابووری و چەپاو و تاڵانکردنی داهاتی گەل لەلایەن چەتە سیاسییەکانەوە خستنە سەرپشتی دەروازەی ڕابواردن و تێرکردنی ئارەزووە جنسیەکان بە هەر ڕێگایەک و هاندانی لاوان و کوڕان و کچان بۆ دەرچوون لە گشت بەها باڵاکانی ئاینی و کۆمەڵایەتی و بانگەشە لە ڕێگای سایت و فیلم و سەنتەرەکانی تایبەت بە سێکس و ئیباحیەت بۆ بۆیە لە ماوەی چل ساڵی ڕابوردوودا هێواش هێواش ڕێژەی شووکردن و ژنهێنان ڕوو لە کەمبوونەوە و وەستان ڕۆشتووە بە گەلێک هۆکاری جیاواز کە باسیانەکەین بە یارمەتی خوا و هەموو شتێک دەکرێت قەرەبوو بکرێتەوە کە لە دەست دەرچوو بەڵام تەمەن کە بەسەر چوو محاڵە قەرەبوو بکرێتەوە و هاوسەرگیریش فترەیەکی هەیە و ماوەیەکی دیاریکراوی هەیە بۆیە حەزم کرد ماوەیەک لەگەڵ ئەم بابەت و باسەدا کەوا لە ماڵی هەمومانایە پێویستی هەمومانە یەخەی هەمومانەگرێ لەگەڵ یا بژین بە ئومێدی ئەوە هۆکارەکانی دواکەوتن و کەمبوونەوە بخەینە ڕوو و هۆکار و ئامرازەکانی چارەسەریش بەیان بکەین تا هەنگاوی بۆڵ بگرین بە یارمەتی خوا لێکۆڵینەوە زانستیەکان دەریان خستووە ئەم دیاردەیە زۆر زۆر بووە لە وڵاتێکی وەک میسردا نۆ ملیۆن کوڕ و کچ لە سەروسی و پێنج ساڵەوە ماونەتەوە نەچوونەتە ناو هاوسەرگیری بەرزترین ڕێژەی دواکەوتنی هاوسەرگیری لە ڕۆژهەڵاتی ناوەڕاستە لە عێراقا هەیە، لە سەدا هەشتا و پێنجی تێپەڕاندووە، لە سەد هەشتا و پێنج یانی لە سا پانزە پرۆسەی زەواج و ئەوانە ئەکرێ. ئەکرێ دوو پرسیار بکەین هۆکاری ئەم دیاردەیە چییە زۆربوونی ئافرەتی بەتەمەن و قەیرە شوونەکردن ژن نەهێنان ئینجا چارەسەرەکەیشی چییە هۆکارەکان لەم خاڵانە ئەتوانین بڵێن کۆیان بکەینەوە یەکەم العادات والتقالید خوو باوی ناو کۆمەڵگا ئەمە سەبەبێکە بۆ کەمبوونەوەی هاوسەرگیری و بۆ زۆربوونی ئافرەتی بەتەمەن و پیاوی بەتەمەن دووەم ئەلابا و ئەلئومەهات باوکو دایکەکان سەبەبن بۆ ئەوەی کەوا کچ و کوڕ نەچنە ناو پرۆسەی حەیات لە فترەی زەمەنی خۆیدا سێم ئەلفەتەیات ئافرەتان خۆیان خۆیان سەبەبێکن بۆ ئەوەی کەوا بمێننەوە. چوارەم، اسباب اجتماعیە و قەدەریە، هەندێ هۆکاری کۆمەڵایەتی و هەندێ مەسایلی قەدەری وەکو حەرب و جەنگ و ئەو شتانەی کەوا ڕوو ئەدەن ئەبنە هۆی ئەو هۆکارە. خاڵی ئەخیر و پێنجەم، وسایلی اعلام، کە دەورێکی زۆر زۆر نەرێنیانەی هەیە لە بەرەوپێشبردنی پرۆسەی هاوسەرگیری و ڕۆڵێکی زۆر کاریگەری سەلبی هەیە بۆ ئەوەی کەوا ئەم پرۆسەیە بمرێ و دوا بکەوێ یەکەم عادات و تەقالید هەر کۆمەڵگایەک عادات و تەقالیدی تایبەتی خۆی هەیە بۆ بە ژنهێنان و بۆ شوکردن و بۆ ئەوانە بۆیە ئەم مەوزوعە لە شوێنێکەوە بۆ شوێنێکی تر ئەگۆڕێ مەسەلەن لەو عادات و تەقالیدە خراپانەی کە هەن زیادەڕەوی لە مارەییە المغالات فی المهور زیادەڕەوی لە مارەیی قەرز و حازر و لە مەسرەفی شایی، ئەمە وا ئەکا ئەگەر گەنجێک نیازیشی هەبێ بچێتە ناو پرۆسەی هاوسەرگیری بوەستێ پێ هەڵناسووڕێ لەبار نییە خاڵێکی تر مەرجەکانی قەبیلە بنەماڵە عەشیرەت مەرجیان هەیە ئەبێ ئەو کوڕە لە تایفەی فڵان بێ لە بنەماڵەی فڵان بێ شێوەی وا بێ و ڕەنگی وا بێ و ئەوە بێ و ئەوە بێ ئەو کچەی ئەیهێنین ئەبێ ئاوا بێ و ئاوا بێ لێتان ناشارمەوە لە زۆر شوێنی ئەم کوردستانەوە پەیوەندی یەکرێ بە من و مامۆستایانی ئاینیەوە گلەییەکی زۆر قورس دەکرێت کچی بەگزادەکان کچی شێخەکان و سەیدەکان ئەمانە عادەت و تەقالیدی غەڵەت کوشتونی باوکیان دایکیان برایان گەورەی تیرە و تایفەکە ئەڵێ ئێمە کچ نادەین بە مسکێن و بۆرە پیاو کچەکانیان زۆرێکی ماوەتەوە شویان بۆ نەکراوە ئەڵێ خۆزگایە شوانێک هاوسەرم بوایە بەس دایکی مناڵ بوومایە و لە ماڵەوە کارەکەر نەبوومایە باوکم ئاغا و هاودەمەکانی خۆی بانکە من چێشتی چەور و گەرم و نەرمیان بۆ دروستکەم بەڵام سبەینێ بکەومە بەر شەقی برا و براژن و فلان و فلان ئەمە بە نامەیش و بە دەنگیش لە چەند شوێنەوە ئەمەمان بۆ هاتووە تا ئێستەیش ئەم کەللە پووچییە، ئەم دەماغ سستییە دوور لە ڕووی ئێوە لە ناو هەندێ شوێنا ماوەتەوە، وەڵا ئێمە شەعبوڵڵای الموختارین، ئێمە خوا هەڵیبژاردووین، ئەڵێن ئێمە عەولای پێغەمبەرین، لە شەونێژا، نەوەڵا لە فەقیریە نەوەڵا لە قورئان خوێندنە نەوەڵا لە هاوکاری خەڵکی داماوە نەوەڵا لە خەم خواردنی ئیسلامە نەوەڵا ئەی لە دەست ماچکردنە ئەو لای پێغەمەرن لەوەی خەڵک بڕوا بۆیان ببا ڕێزم هەیە خەڵکی شەریف و نەجیب و دامەزراو لە خوا ترس لە ناو سادات و شێخەکانە هەیە لە ناو بەگزادەکانە هەیە بەڵام زۆرێکیش هەیە بەسەر دینەوە ئەلەوە ڕێ ئەوە قەی ناواز لەوە دێنە بەڵام ئەی کچەکەی ئەی کوڕەکەی کوڕەکەی حەزی لە کچی پیاوێکی جووتیارە کە چەند ساڵە جووتیاری ماڵی باپیرەیەتی وەڵا نابێ ئەوە بێنی ئێ بابە حەزم لەوەیە ئەو حەزی لە منە ناکرێ ئەوە تێکدانی عرف و عادەتە ئەوە یەکێکە لە سەبەبە کوشندەکان لە هەڵە گەورەکان کەوا زۆرێک لە کۆمەلگا تێی ئەکەوێ و چاویش لەوانەکەن بەگزادەی بە من چی باوکم با هەر کەسێک بێ باپیرم با هەر کەسێک بێ من بە دوای ژیان ئاگەڕێم من بە دوای ئاسوودەی دەروون ئاگەڕێم من کەسێکمەوێ پێم ڕازی بێ و پێی ڕازی بم ناویانی چی شۆرەدیانی چی ئەم لوتبەرزیە ماڵی زۆرێکی کاول کردووە خۆیان نەزانن نایدەن نایدەن بەشوو ژن نایەن بە کوڕەکانیان هەتا داماوە بن هەتا پیر و پەکەوتە بن تا ئەپوشێنەوە تا دارزێن تا لە کۆمەلگا بە جێمێنن ئەبنە جێگەی تەشەر و توانجی خەڵکانی دەوروبەر بەڕێزان بۆ خوا داواتان لێ ئەکەم ئەوەی لێرەیە و ئەوەی کەوا ئەم وتارە ئەبیسێ هەر ناوێکی هەیە مەلازادەیە شێخزادەیە سەیزادەیە بەگزادەیە ئاغایە هەر کەسێ هەیە کورە کچی مەسول کچی مەسولەکانیش ئەوانیش خەڵک ناوێرێ بڕۆ داوایان بکا ئەو قیزی لە ژیانی باوکیەتەوە کە هەرگیز ناتوانێت لەگەڵ دایکیا بڕا بۆ بازار پیاسەیە بکا و پێویستیەکانی ماڵ بکرێ لەبەرەوە ئارەزووی نییە جارێکی تر بێ بە هاوسەری مەسئول و گەورەیەک کەوا لە ناو قەفەزی سیاسەتا قوتار بێت کچەکە حەزی لە ئازادیە کوڕی مەسودەکە حەزی لە ئازادیە بەڵام باوکی ئەڕوا کوڵەبۆرەکی وەکو خۆی بۆ دۆزێتۆ کچەکەی ئەوی بۆ هێنێ لە بینی ئەم دوانە ئەبێ ئەم کوڕیش بە ڕێگەی ئەمانە بڕە ئەبێ ئەم کچەیش بە ڕێگەی ئەوانە بڕە چەپڵە لێ بدا و خەبات بکە بۆ هەموو ئەو قڕەشێلەی باوکی و خەزورەی کردویانە هەفتا ساڵە و هەشتا ساڵە جا غەڵەتە یا ڕاستە ئەوە مهم نییە مهم ئەوەیە کێ خەزورەی کوڕەکەتە جەنابی فڵانە کەس کێ خەزوری کچەکەتە بەڕێز بەرپرس فڵانی کوڕی فڵان لەو دنیای خوایە هەر ئینسانێک تەجروبەتان کردووە ئێوە هەر ئینسانێک خواردنێک بخوا بە دڵی نەبێ ئەیکا بە سێبەڕۆ هەڵی ئەهێنێتەوە ئەبێ بە نەخۆشی ئەگەر نەرشێتەوە ئەیکوژێ و خواردنە خواردنێک بۆ دانێن حەزی لێ نەکەی زەوقی لێی نەبێ بۆنی بەدڵ نەبێ تامی و بەدڵ نەبێ ڕەنگی بەدڵ نەبێ بیخۆیت دڵنیابە ئەگەر نەتکوژێ نیوە مردوو دەکا ئەگەر حەزی لە ژنێ نەبێ و بەو بێنن ئەگەر حەزی لە کوڕێ نەبێ و بودن بەو ئەم باوکە ڕێ چۆن تەواوە بێ ڕۆژێکە نە دوانە نە دەستکەی بە قڕکتا خۆ بڕشێنیتەوە لە خواردنەکە نەجاتە بێ حەبێکی ڕشانەوە بدەیت لەوانەیە نەجاتی بێت ئەی ئەم دێوەزمە شەو تا بەیانی دەستی لە ملیا بێ و لەسەر یەک سەرین و ئەمیش لە زیندانی ئەبوو غرێب و گوانتانامۆ چۆن ژیان تەواوە بێ بۆیە من تکاکم لە ئێوە ئەز دەواج و اختیار و ئیرادە شوکردن و ژنێنان ئەبێ دوو شتی تیابێ ئەبێ هەڵبژاردنی تیابێ و ئارەزوومەندیشی تیابێ ئەبێ و دوانەی تیابێ باوک بۆی نییە زۆرکان لە کچەکەی زبۆی نییە زۆرکان لە کوڕەکەی ئەکرێ ڕێنمایی بکە بڵێ ڕۆڵە گیان من وا حەز دەکەم بە زۆری لێ ناکەم دایک بۆی نییە وەڵا وەڵا دنیا هەڵسێ ئەبێ و خوشکەزای خۆمە بێنی لە باوکەکان، لە دایکەکان، لە کوڕ و لە کچەکان، لە مامە و لە خاڵەکان، لە گەورەی عەشیرەتەکان، لە مەلا و لە شێخ و بەگزادەکان، تکاتان لێ ئەکەم ئەگەر ڕیفراندۆمتان کردووە بە زۆر یا بێ بڵێی بەڵێ یا بێ بڵێی نەخێر توو ئەو خوایە زەماوەن و هاوسەرگیری مەکەن بە زۆر با ئیرادە و ئیختیاری تیابێ کێی ئەوێ با بیهێنێ. شوو بە کێکە با بیکا. ئەوە قسەی کێیە مامۆسا؟ چۆن قسەی واکەی مامۆسا؟ پیاوێ هات بۆ لام سێ ساڵ لەمەو پێش نەک یەک پیاو سەد پیاوی وەکۆ پیاوە هاتووە وتی مامۆستا وتم بەڵێ وتی کوڕەکەم حەزی لە کچێکە ئێمە حەزمان لە سمعی ئەو بنەماڵە نییە چی بکەم مامۆستا وتم کوڕەکە ئەڵێ چی وتی ئەڵێ عرض ئاسمان بدا لە عرض ئەو کچە نەبێ نامەوێ ئەوە نەی خۆشەوێ ئەوە نەش کچەکە کوڕەکەی خۆشەوێ لەیل و مەجنونیان ناگاتێ وتم لە گوێمەکەی وتی ئەرێ وەڵا وتم ڕسول الله دەفەرموێ لم يرى للمتحابين إلا النكاح دووەم کە یەکیان خۆشویست حەلەکەی نیکاح و زەماوەنە حەلی تری نییە چارەسەری تری نییە وە قسەی پێغەمبەر ئێ من چی بکەم حەلی نییە دەرمانی نییە یانزە ژنی تری بۆ بێنی یانزە شوی تر بکە دڵی هەروا لەوێ ئێ بۆ غەدری لێەکەی ئێ با شوی پێ بکا با مانگێ لە لای بێ با دوایی تەڵاق بدرێ خۆ کەعبە کەج نابێ خۆ دنیا ناڕوخێ خوا نیکاحی داناوە تەڵاقیشی داناوە بەڵام تۆ بە زۆر شەرابی مەرگ ئەکەی بە قوڕگیا و ئەبێ وەڵا هەڵی لوشی و نۆشی گیانی کەی دەی کاکە پێی ناکەوێ بۆیە وازیان لێبێنن وازیان لێبێنن وەڵا ساڵان هاتن و چوون دوای سێ مانگ پیاوەکە هاتەوە بۆ لام وتم ها وتی مامۆسا زەماوەنەکەمان کرد وتی الحمدلله بە هەوڵی من و خێزانم و کوڕەکەیش کچەکەیش الحمدلله زۆر رێک و پێک و پۆشتە و پەرداغ بوو کوڕەکەم دامەزراوە الحمدلله خەریکە تەسیر لە ماڵەکەشیان نەکەین بە هەمووی عیلەکەەوە بەرەو باشی و بەرەو سمعەیەکی جوان و گەورە بیان بین وتی خوا کوڕێکی شیاونەتێ دوای ساڵێ زۆر بەختەوەرم کەواتە منی مامۆستا ئەگەر پرسیارم کرد ئەو کوڕە سمێڵی زلە هاتۆ داوی تەکەتەکە مەی دەرێ ئەو کچە سەری ڕوودا کە کوڕەکان حەزی لەیەکە مەیێنە خەزورەکەت چ مەیلێکی هەیە جگەرە خوا مەیدەرێ نەیکەی ئەو کاتە بێ کۆمەڵگا وێران ببێ نا با بگەڕێن بۆ تروسکایی تروسکا جارێتر لەم منبەرە پێم وتن وتم پیاوی عاقڵ پیاوی ژیر لە خەڵکە ئەگەڕێ بۆ ترە تروسکاییەک لە پیاوێکیان پرسی سەیری ئەو زەلامە زنجیەکە چەند ڕەشاڵەی قیرە وتی سەیری دانەکانی کە چەند سپی و جوانە انظر الى بریق اسنانه ئینسانی عاقڵ ئاوایە زەلامێک ڕەش وەک عەبا ڕەش بەڵام ئەم ئەمەنە ئیمانی بەقوەتە ئەڵێ خۆ خۆی دڵ خۆی دروست نەکردووە سەیری دانەکانی کە چەند سپیە سەیری سپێنەی چاوەکانی کە ئەو دوانە ئەبینێتی ئایا تۆیش دەبێ ئەو کەسەی کەوا ڕێت ئەکەوێتە ماڵەکەی ڕێکەوێتە ماڵەکە بگەڕێ بزانی تروسکایی تایە تۆزی لێ هەڵەسێ ئیتر دەرگاکە دامەخە با بڕوا با بڕوا بە تایبەتی ئەم زەمانەیە پیاوێک بۆی گێڕامەوە وتی مامە ساوتم بەڵێ وتی کچەکەم حەزی لە کوڕێ کرد ئەو پیاوە نوێژیش ناکە ئەو پیاوە نوێژیش ناکا ئەوسا نەیەکری تر من نازانم ئێستا کێ نوێژیشی نەئەکرد مەیلی چەپیشی بوو بە کوردەواری خۆمان شوعی تەبع بوو وتی کوڕێ هاتۆ داوای کچەکەمی کردووە بە دڵم نییە نایدەمێ بانگیان کردبوو لە مەحکەمەش کاتی لێکرد بوو کچە کەوتی باوکم ڕێگریم لەکە حاکم پیاوەکەی کردە سجن چوار پێنج ڕۆژ باوکەکە لە سجنا بوو دوایی بە تکاو ڕجا بەریاندا و کەسێک بەری دا و کچەکە شوی کرد بە کوڕەکە و ڕی بەڕێ خۆرە جا ئەم زەمانە زەمانی ئەوە نییە پێ بخەیتە سەر پێ و بە شەرتی شووتی نا زمانی ئەوەیە تۆ سمعە و نەماوە تۆ لە باوکایەتی کەوتوی من تۆ ئەو ئەو ڕۆژەی کەوا دەرگا خراە سەر پشت کوڕوکچەکانمان بە ئارەزوی خۆیان بڕۆن بۆ گەڕان بڕۆن بۆ سەیرانگاکان، بڕۆن بۆ پارکەکان، بڕۆن بۆ سینەما و سەنتەرەکان، بڕۆن و دە و دوانزە و یەکی شەو بێنەوە لە ڕێگای چات و فەیسبووکەوە ئەوەی بشێ و نەشێ لە یەکتری بیبینن، تازە تۆ قفڵی چی ئەدەی لە دەرگای ماڵەکە و دەرگای چی داخەی؟ ئەو مار باشاترە و لە هەرکێ و مەیلی بێ لە کونێک و خۆی ئەکا بە ژوورە لەبەر ئەوە ئەگەر توانیت لەو ڕۆژەی لە دایکە بێ تا پانزە ساڵان نەسیحەتی بکە ئامۆژگاری بکە نانی حەڵاڵی بەرێ ڕەفیقی باشی بۆ بگرە دوایی بووە بە پانزە و یەک ڕۆژ ئیتر بڵێ خوایەوە مەسوولێتەکەم تەواو کرد ئەرکی سەرشانم جێبەجێ کرد بە پێی دینی تۆ بە پێی عقڵ بە پێی عرف خوایە گیان لێم نەگری ئەگەر خراپ دەرچی گوڕوکچەکەم تکا ئەکەم لەو کەسانەی کەوا ڕێگریەکەن لە کچەکانیان کە شوو بکەن بە ناوی زل و زەبەلاحی پوچەوە ڕێگریان لێ مەکەن با شوو بکەن تکاکەم لەو کەسانەی کەوا زۆرەکەن لە کوڕەکانیان کچی فلانە کەس بێنێ کچی فیسارە کەس بێنێ ئەمە کەسی خۆمانە زۆری لێ مەکەن ئەخیری وتاری ئەم بڕگەیەی ئەمڕۆ بەمە ئەهێنم لە سەردەمی پێغەمبەر گیان صلی الله علیه وسلم کچێ هات بۆ خزمەت رسول الله فەرمووی پێغەمبەری خوا باوکم بە زۆر ئەمدا بە ئامۆزاکەم بە برازاکەی خۆی ئامۆزاکەیشم کورتە باڵایە، ناشرینە، دەموچاوی دمەڵاوییە، ئەیەوێ عەیب و عاری برازاکەی بە من داپۆشێ، بە زۆر منەدا بەو حەزی لێ ناکەم. پێغەمبەری خوا فەرمی بە پیاوەکە بۆت نییە زۆری لێ بکەی بیدەی بە برازاکە حەج باوکێک بۆی نییە هەڵسان ڕۆشتن چونەوە بۆ ماڵەوە دوای ماوەیە ژنەکە کچەکە هاتەوە بۆ لای پێغەمەری خوا فەرمی ئەی پێغەمەری خوا بە ڕەغبەتی خۆم بە حەزی خۆم بە ئارەزوی خۆم شیوەکەم بەو ئامۆزایە ئەی بۆ چیە وەختەوە ئەو ئاخرەی پێغەمەری خوا ویستم لە خزمەتی توە دەربکەوێ بۆ باوکەکان بۆیان نییە بە زۆر کچەکانیان بەن بەشوو بەڵام ئێستا بە ڕەغبەت لەبەر ڕەزامەندی خوا شوەکەم بەو ئامۆزای خۆم چەند مهمە چەند عەقڵە چەند سەلیقەیە چەند گەورەییە چەند بەختەوەریە خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا لە ئافات و فیتنەمان پارێزێ خوایە کوڕ و کچەکانمان برا و خوشەکانمان پیاو و ژنەکان دابمەزرێنی خوایە هاوسەرگیری لە ناومانا گەشە پێ بدەی یا ڕەبی خوایە دەرگای زینا و فەساد و بەدڕەوشتی دابخەی خوایە بە ناوی پیرۆزت هەر کەسێ هاوکاریەکە یارمەتی ئەدا بۆ ئەوەی هاوسەرگیری و ژن و ژنخوازی لە ناو ئەم میلەتی کووردا ڕەواز پیا بکە گەشە بسێنێ خوای دەست بە باڵیەوە بگری بەرەکەت خەیتە ماڵی لە بەڵاو نەخۆشی و ئافات و فیتنەبی پارێزی خوای ئەوانش کەوا ڕێگری ئەکەن لە هاوسەرگیری حەڵاڵ و ڕێگای لێ ئەگرن و ڕێگای لێ تەسکەکەنەوە و خەڵک فێری زینا و فەساد و بەدڕەوشتیەکەن خوایە لە ناویان بی تۆیان ببڕی خوای ڕیشەیان دەربێنی خوای لە مردوەکانمان خۆش بی نەخۆشەکانمان شیفا بدەی ئیسلاحی حاڵی زینوەکانمان بکەی عاقبەتمان خێر بکەی هەرکەس داوای دوعای خێری لێکردوین خوایە ئاواتی بێنیتە دی